امین والصلاة والسلام علی سیدنا و حبیبنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز ئێمە لە زنجیرە باسێکدا لە خزمەتی قورئان و فرموودەکانی پێغەمبەری خوادا صلی الله علیه وسلم پاڵپش بە زانستی نوێی سەردەم لە خزمەت ناوی پیرۆزی ئەڵڵادا بووین کە بەڕاستی بڕوابوون بە خوای پەروەردگار یەکەم بناغەی شەش ڕوکنەکەی ئیمانە ئینسان بەبێ ئا ئەمە هەرچیەک بکا بەتاڵە الإيمان أن تؤمن بالله ئیمان مەرجی یەکەمی ئیمان هێنانە بەخوای تاک و تەنها کە ئەڵڵایە بە پەروەردگاری جیهانیان کە ڕەب العالمینە کە ئەڵڵایە ئەو خوای پەروەردگارەش پێویستە ئینسان بیناسێ خوای پەروەردگار لە قورئانا مەنعی ئەوەی نەکردووە ئینسان نەزانێ خالقی خۆی چۆنە ئەسما و سیفاتی چۆنە لەبەرەوە لە قورئانا ئەمر کراوە فاعلم انه لا اله الا الله بران خەڵکێکی زۆر لە ئاماژەمان پێ دەکات یەک تۆز خۆشەویستانم خوا دەفەرمێ فاعلم انه لا اله الا الله پەروەردگارمان دەفەرمێ بزانە و ئەمجا بڵێ لا اله الا الله کوێرانە ئیمان مەهێنە ضرورە قورئان باسی کردووە خوای پەروەردگار ئەو هەموو ناوە جوانەی خۆی ئەو هەموو سیفاتە بەرز و کەمالاتی خۆی لە قورئانەکەیا باس کردووە بۆ ئەوەی تۆ بزانی خالقت چۆنە ئێمە چوار جومعەکان، چوار جومعەی وتارەکانی ڕابردوو نزیکی یەک مانگە لەسەر ئەم بابەتە قسە دەکەین بابەتەکەشمان بە ناوی ئەوە بوو دژایەتی خوا ناکرێ دژایەتی ئەڵڵا ناکرێ ئەڵقەی پێنجەمی ئەم زنجیرە باسەش و بالله تەوفیق بە پشتیوانی خوای تاک و تەنها هەندێکی تر ڕوونکردنەوە لە بواری عەقیدەی مسلمانانە بە پشتیوانی خوا بۆ خۆم و بۆ جەنابتان باس دەکەم خوای پەروەردگار لە قورئانا گەلێ جار ئاماژە بە بوونی لاشە دەکات دەفەرمێ یەد الله فوق ئەیدیهم لە بەیعەت ڕضوانا خوا دەفەرمێت دەستی خوا لەسەر دەستی ئەو ئەصحابانە بوو کە دەستیان لە ناو دەستی پێغەمبەر صلی الله علیه و سلم ئێمە کە ئەمە دەخوێنینەوە تۆی مسلمان نابێ وێنای ئەوە بێتە بەرچاوت بڵێ خوا دەبێت دەستی چۆن بێ ئەبێ خوا دەستەکانی پەنجەکانی نینۆکەکانی چۆن بن خوا باسی دەستی کردووە خوا دەفەرمێ انه هو السمیع البصیر خوا دەبیستێ و دەبینێ بەڵام نابێ وا وێنا بکەی دەبێ گوێی خوا چۆن بێ چاوی چۆن بێ بۆ لەبەرەوەی لە قورئانا فەرموویەتی لەیس کەمیثلیه شەیء وهو السمیع البصیر خوای پەروەردگار وێنەی هیچ شتێک نییە ئەی ئینسانی ئیمانداری موحیدی یەکتاپەرست بیر نەکەیتەوە بڵێی دەبێ خوا دەستی چۆن بێ کە ئێمە دەڵێین خوای پەروەردگار بۆ خۆی گوێی لێ بوو نەڵێی گوێی خوا دەبێ وەک گوێی من بێ بۆ مافی ئەوەم نییە لەبەر ئەم بەڵگە عەقڵی و نەقڵیانە یەکەم نێوانی خالق و مەخلوق لە زاتدا ئەبێ جیاواز بێ دروستکەر و دروستکراو لە خودی زاتدا نابێ وەکو یەک بن ئەمە شتێکی عەقڵییە بەڵگەیەکی سەلمێندراوە بە عەقڵ بۆ نموونە کەسێک تابلۆیەکی نەخشراو دەبینێ، وێنەی دیمەنێکی سەرنجڕاکێشە، گوندێکە لە پاڵی چیایەکە و خۆر بە دەرەوەیە و گژ و گیا و دار و درەخت و شەلالەی ئاو دەبینێ. باشە مەعقولە کە ئەمە هەر نابێ بوترێ بڵێی ئەو کەسەی کە ئەم دیمەنە و مەنزەرەی دروست کردووە ئەبێ بۆ خۆشی فڵچە بێ و بۆیاغ بێ و کارتۆن و ڕەنگ بێ؟ چونکە ئەم تابلۆیە لەوە پێکهاتووە دەی مەعقولە دروستکارەکەی ئەوە بێ نەخێر نابێ نابێ دروستکاری ئەم تابلۆیە لەو شتانە بێ کە تابلۆکەی لێ پێکهاتووە ئەم بینایە کە ئێمە ئێستا نوێژی تیا دەکەین و جمعەی تیا دەکەین ئایا ڕەوایە بە عەقڵی مرۆڤ بڵێ ئەو مهەندیسەی ئەو وەستایەی کە بینای ئەم مزگەوتەی کردووە و نەخشەی کێشاوە ئەبێ خشت و بلۆک و گەچ و چیمەنتۆ و شیش بێ نابێ ئەبێت دروستکار لەگەڵ دروستکراوە لە زاتا جیاواز بن ئەوە شتێکی بەڵگە نەویستە دەی ئەو کەسەی سۆبایەک دەبینێ معقولە بڵێ وەستای دروستکاری ئەم سۆبایە پڵیتەیە و ئاسنە و نەوتە نا ئەوە نییە ئەبێت دروستکار جیاواز بێت لەگەڵ دروستکراو پەروەردگاری ئەم گەردوونەش نابێ وەکو من و تۆ گۆشت و خوێن و ئێسقان بێ و نینۆک و پەنجە و گوێ و چاوی وەکو ئێمە بێ نابێ ئەوە چونکە ئەو دروستکارە تۆ دروستکراوی نابێ قیاسی خۆت بە پەروەردگارت بچوێنی دووەمیان مادەم لە زاتە دروستکەر و دروستکراو جیاواز بن ئەبێت لە سیفەتیشا جیاواز بن بۆنمونە سیفەتی هێز و قوت وەرگرە مێرولەیەک بەهێزە بەقەدەر خۆی فیلێکیش بەهێزە مرۆڤێکیش بەهێزە بەڵام ئایا ئەو قوت و هێزەی فیلێک هەیەتی هەر وەکو ئەو هێز و قوتە وایە کە مێرولەیەک هەیەتی بەبێگومان نەخێر دەیکەواتە خوای پەروەردگاری ئێمەش پەروەردگار دەفەرموێ ئێمە، زاتی اللە، بۆ هەر شتێک بمەوێ ببێ بەس ئەوەندەی تێدەچێ خوا بفەرموێ ببە هەر یەکسەر دروست دەبێ ئەمە ئەم ئەرز و ئاسمانانە ئەم هەموو مرۆڤایەتیە خوا بەس بفەرمێ ببە دەبێ بفەرمێ تێک چۆ تێک دەچێ بەڵێ زۆر بە واقعی پێت دەسەلمێنم کە ئەمە وایە. کەسێ خوێندەواری هەبێ بەڕێزان ئەمانە بابەتی عەقیدەیی زۆر گرنگن چونکە ڕۆژانە لە گوێی موسڵمانانە دێن و دەچن یان بۆیان دەوروژێندرێ با نەوەن مینبەری مزگەوتەکان بێدەنگن یان کەس بۆی نێ باسی ئەم شتانە بکا ئەوەتا بە جوانی تێت دەگەیەنین کەسێ خوێندەواری هەبێ خۆشەویستانم ئیماندارانی بەڕێز پێی بڵێ تۆ خوێندەواریت هەیە و قەڵەمت بەدەستەوەی ئەتوانی بنووسی بنووسە یەک، لەولاشەوە بنووسە هەزار. باشە نووسینی یەک لەگەڵ هەزارا هیچ فەرقیان هەیە بۆ ئەو نووسەرە؟ ئەوەندەی کە دەنووسێ یەک، هەر بەلایەوە ئاسان نییە بشنووسێ هەزار؟ کە بنووسە بچووک لەگەڵ بنووسە گەورە، باشە نووسینی بچووک و گەورە هەر وەکوو یەک ئاسان نییە بۆ ئەو نووسەرە؟ بیزەبت وایە دە وەڵڵاهی بۆ ڕەب العالمینیش دروستکردنی ئەلکترۆن و پرۆتۆن و نیوترۆنێک بە دەوری ناوکا کە دەخولێتەوە بەقەدەر ئەوە ئاسانترە ئاسانترە کە مەجەڕەیەکی دوو سەد ملیار ئەستێرەی دروست بکە چۆن کابرای نووسەر دەن بنووسە هەزار بنووسە ملیۆن هەردووکیان هەروەکو یەک ئاسانن بۆ ئەم نووسەرە بۆ ئەو خوای پەروەردگارەش دروستکردنی یەک خانە کە بە چاو نابیندرێ لەگەڵ دروستکردنی لاشەی تەواوی ئەم ئینسانەدا هیچ تەفاوتیان نییە هەر وەکو یەک ئاسانن بۆیە دەفەرمێ ببە و دەبێ چونکە ئەو خالقە ئەو پەروەردگارەی یەک چڵە گیا شین دەکا ئەوەی کە بەلایەوە ئاسان ئەم چڵە گیا لەو خاکە بێنێتە دەر تەواوی ئەم گۆی زەوێ سەوز دەکا هەر بەو ئاسانیە بۆیە ئێمە ڕۆژانە لە خزمەت پەروەردگارمانە دەڵێین التحیات لله لە خوای پەروەردگاری خۆمان نزیکین لە نوێژەکانمان لە تەحیاتی نوێژ دەڵێ التحیات لله سڵاو لە پەروەردگارت دەکەی پێشی دەفەرمووین ئەی خاوەنەکەی بوونەوەر تەحیاتی زۆرت لەسەر بەخشەری زانست و ژیری خالقێکی بە تەگبیری کارسازی ئەندازەگیری بێڕاوێژکار و وەزیری خاوەنی هەر هەموو بوونی پادشای بێچەندوچوونی هەرچەند پەنهان و نادیاری ئەوەندە ئاشکرا و دیاری بە هەرچی دار و نادیاری ئاگاداری خوڕەی ئاو و چرپەی باران لەنجەی گوڵ و گەڵای داران تافی چرۆ و بوژانەوە هەم خەزان و گەڵاوەران تاریکایی گۆمی شەو و باق و بریقی ئەستێرەکان دیمەنەکان بێ ئەندازن پڕ لە نازن دەم بەڕازن ئەوانە هەموو سەربازن بۆیە وا ئامادە و سازن کێ خەڵقی کرد تاقە گوڵێک کێ خەڵقی کرد تاقە گوڵێک کێ ترپەی بەخشی بە دڵێک کێ گەڵای بەخشی بە چڵێک مرۆ و پەری و زیندەوەران هیچ کام نەبوون بە فەرمانی شاهانەی کون هێنرانەبوون پەیامت ڕاست و ڕەوایە توانات خێرایە و ڕەهایە ئەلیکترۆن و ئەستێرەیەک مەرگ و زیندووبوونەوەیەک وەک یەک وایە لە پەنجەی قودرەتتدایە هەر کەسێ بە تۆ بنازێ یا ئەڵڵا لە سایەی بەخششێکدایە بێکۆتایە ئەوەش لە تۆ بێ ئاگایە بێ بەقایە ئەگەر گەدا یاخود شایە تۆ زوبایە بەڵێ پەروەردگار دروستکردنی ئەلکترۆن و هەسارەیەک بەلایەوە بەس ئەوەندەی فەرقە ببە یەکسەر دەبێ هەر وەکو نووسەرەکە بەلایەوە ئاسانە بنووسێ یەک یان ملیار هیچ گرانیەکی تێدا نییە و هەردووکیان بۆ ئەو وەکو یەکە خوا تاک و تەنها و بێ شەریکە لە عەقیدەی موسڵمانانەدا ئەبێ ئینسان هیچ گومانێکی لەوەدا نەمێنێ کە بڵێ ئەم پەروەردگارە احتیاجی بە هیچ کەس نییە هاوبەشی نییە مساعدە لە کەس وەرناگرێ بەڕێزان کافرەکان مشریکینی زەمانی پێغەمبەر و پێغەمبەران سەلامی خوا لەسەر پێغەمبەران بێ بە ئەوە ماڵ وێران بوو نان دەگوت خوا نییە باوەڕکە کافری ئەو زەمانە وەکو مولحیدی ئێستا بێ ئەدەب نەبوو ئەیان گوت خوا هەیە ئەڵڵا هەیە بەڵام فریای ئەو هەموو ئیش و کارە ناکەوێ پێویستی بە یارمەتیدەر هەیە پەنا بەخوا ئەبێ ئەو بتانە پاک و خاوێن لەبەر دروست کراون یارمەتیەکی خوا دەدەن بۆ کاروباری ئەم سەر زەویە بە ئەوە کافر بوون بە ئەوە موشریک بوون بە ئەوە چوونە بن کڵەکانی جەهەنەم سەیرکەن و بیربکەنەوە، ئەگەر لە ئەرز و ئاسماندا جگە لە اللە خوایەکی تریش هەبوویایە، وەڵاهی دەتانبینی چۆن ئەو ئەستێرانە بەیەکا دەکێشن، چۆن ئەم خولگەی زەویە تێکدەچێ. سەیرکە، دوو سەیارە، کۆمەڵە سەیارە لەسەر دوو هێڵ دەڕۆن، خۆ هێڵەکانیش دیاریکراون، ئەمە مافی تۆیە، ئەوە مافی تۆیە، کەچی ڕۆژانە بە سەدان حادیسەی سەیارە ڕوودەدا، بۆ چونکە لێخوڕی ئەمیان لەگەڵ ئەو جیاوازە ئاستی ژیری ئەو شارەزایی ئەو توانایی ئەو بەئاگایی ئەو لەگەڵ بەرامبەرەکە جیاوازە ئەو حەدەسە گەورانە ڕوودەدا دە سەیر کە بە ملیارەها ئەستێرە بەو ئاسمانەوەیە بە ملیارەها ساڵە دێ و دەڕوا یەک دەعمێک نەبووە لەو ئاسمانەدا بۆ؟ چونکە یەک خالقی هەیە، یەک لێخوڕی هەیە، یەک سوکان بەدەستی هەیە کە اللەیە، بۆیە ئەگەر دنیا دوو پەروەردگاری تێدا بوویایە زۆر بە ئاسانی تێکدەچوو. نموونەیەکی تری زانستی بۆ ئەهلی زانست لەسەر تاک و تەنهایی خوا، خوا بە چاوی سەر نیشانت دەدا بۆی کەس گومانی نەمێنێتەوە. سبحان اللە لە ڕەحمی خوا ئەم عیلمەی کردووە. بە چا بەر چاو ڕوونی جا جاشتی خەرافی ئەوانەی کە بێدین و توانە ئیسلام خەرافی ئاتە کاکە کۆمەڵی ئەفسانەیە بە عەکسەوە واللهی ئیسلام هەموو شتەکانی لەسەر بنەمای زانستین ئەم زانستە خوا کردوویەتی بە ڕەحمەتێک بۆ ئەوەی ئەم ئینسانە تاکو تەنهایی خوای خۆی بناسێ ئەلکترۆن لە زانستی فیزیا و کیمیا ئەوانەدا هەمووتان دەزانن ئەلکترۆن و نیوترۆن و پرۆتۆنمان هەیە ئەلکترۆن بە دەوری ناوکا دەخولێتەوە پێ ئاڕاستەی خولانەوەکەی چۆنە جەنابتان زۆربەتان شارەزان بە پێچەوانەی میلی کاتژمێر دەسوڕێتەوە کاتژمێر ئاوا دەسوڕێتەوە ئەو ئاوا دەسوڕێتەوە بەردەوام ئاوا ئەلکترۆن لە دەوری ناوکە ئاوا دەسوڕێتەوە لە ئەلکترۆنێک بگەڕێ و وەرە سەیری لەشی خۆت کە، خوێن لە جسمی ئینساندا بە پێچەوانەی میلی کاتژمێر دەسوڕێتەوە ئەویش سبحان اللە خوێنەکەش وەک ئەلکترۆنەکە بە پێچەوانەی میلی کاتژمێر دەسوڕێتەوە وەرە سەیری مانکە مانگیش بە دەوری زەویا دەسوڕێتەوە ئەویش بە پێچەوانەی میلی کاتژمێر سبحان اللە دەسوڕێتەوە تۆی حاجیش کە پێنجەم ڕوکنی ئیسلامەتەکەت جێبەجێ کرد و چووی زیارەتی کەعبەتوڵڵای شەریفت کرد ئەبێ بە پێچەوانەی میلی کاتژمێر بسوڕێیتەوە نابێ وەکوو کاتژمێر بە ڕاستیا بسوڕێیتەوە ئەم بەڵگەیە نیشانت دەدا ئەو خالیقەی ئەلکترۆنێکی دروست کردووە ئەو خالقەی خوێن و دەمار و دڵی ئینسانی دروست کردووە ئەو خالقەی ئەو خۆر و مانگ و زەوی دروست کردووە ئەو خالقەی کە ئەمری کردووە ئەو کەعبەت اللە بنیا بدرێ بەس یەکێکە بەس یەکە ها چاوە لێ حەمووی بە پێچەوانەی میلی کاتژمێر دەسوڕێتەوە ها عیلم پێت دەڵێ یەک خالیق هەیە بە ئەمر و ئیرادە و فەرمانی ئەویش هەمووی ئاوا دەڕوا بەڕێوە ئێمە حەجەکەشمان عیبادەتە بۆ نیە ئاوا بسوڕێتەوە ئیلا ئاوا بسوڕێتەوە چونکە لەگەڵ کەونایەکی لەگەڵ خوێنی لەشی خۆتایەکی ئەمە هەمووی پێت دەسەرمێنێ کە ئەڵڵاه یەکە قل هو الله ئەحەد پێیان بڵێ کە پرسیارت لێ دەکەن خوات کێیە بڵێ اللە ئەحەدە خوا واحدیش نییە چونکە لە مقابلی واحدە ئیثنان هەیە ئەحەدە خوا تاک و تەنهایە اللە الصمد خوا احتیاجی بە کەس نییە بێ احتیاجە لە هیچ کەسێک لە هیچ زیندەوەرێک لە هیچ شتێک کە یارمەتی بدا لەم یەلید لە کەس نەبوو وەلەم یولد کەسیشی لێ نابێ وەلەم یەکن لەه کوفوەن ئەحەد هیچ شتێکیش وەکو پەروەردگار نابێ وەڵای ئەگەر خوا کوڕ و کچی هەبوویایە خزم و کەسوکاری هەبووایە باوک و دایکی هەبووایە هەر زوو ئەم ئاسمانە تێک دەچوو چونکە یەکیان توڕە دەبوو دەیگوت دەبێ ئەم مەجەڕەیە بە پێچەوانەوە بسوڕێتەوە من ناڵم بە پێچ بە میلی کاژمێ دەبێ ئەو بەڕاستە بسوڕێتەوە ئەو بە چەپە پێکدادان ڕووی دەدا هەمووی ئەڵڵا دروستی کردووە زانست پێت دەڵێ ئەگە بڕوات بە زانست هەیە ئەو پەروەردگارە تاک و تەنهایی خۆیمان نیشان دەدا لە فیتڕەتی پاکە بەڕێزان فیتڕەتی ئینسان زۆر پاکە پیامبر صلی الله علیه و هەموو مناڵە کە لەدایک دەبێت لەسەر ئیسلامەتی لەدایک دەبێت والله یەکسەر خواناسە بەڵام دەوروبەر دایک و باوک کۆمەڵگا ژینگە تێکیەدا ئەیکا بدە مەجوسی و ئاگرپەرست و یەهودی و ئەمانە کەسێکی شێت لە شاری سلێمانیدا هەبووە کاتی خۆی ئەڵێ ڕۆژێ لێیە پرسن ئەڵێن خوا کێیە ئەڵێ خوا ناوی ئەڵڵایە شێتەکەەوە ئەڵێ شێتێک کە دەست لە پیسایی خۆی ئەڵە پیسایی خۆیە خوارد یعنی هیچ عقلێکشی لەسەر نەمابوو ئینسان دوو لە ڕوتان کە دەستی لە پیسایی نایتەوە ئەو کۆتایەتی خواردنیان بۆ داناوە تا پیسی نەکردو نەیخواردووە ئەڵێ لێیان پرسی خوا کێیە وتی خوا ئەڵڵایە وتیان خوا چەند خوا هەیە وتی هەر یەک خوا هەیە وتیان کێ تۆی دروست کردووە وتی هەر ئەو خوایە سبحان الله پرسیارکەرەکە لێی پرسیوە بەچی ئەزانی کە خوا هەر یەکە و بێ شەریکە وتی نۆ کون لە لەشمدایە و تکەش ناکەم نۆ کون لە لەشمدایە دوای لەشی خۆت بژمێرە نۆ کونت تێدایە کەچی لێشم ناچێ هیچیشم لێ نایەتە دەرێ سبحان اللە ئەم شێتە ئەم عەقڵە فەیلەسوفێک ئا ئەمڕۆ ئەم وڵامە لەو کتوپڕێیان نازانێ وتی بۆیە ئەزانم خوا هەر یەکە اللەیە منی دروست کردووە نۆ کول لە لەشم دایە و هیچیش لە لەشم نایەتە درەو لێشم ناچێ تکەش ناکەم وتیان چۆن ئەزانی وتی دایکم کاتی خۆی ئەچوو بۆ کانی بە کوندە ئاوی دەکێشا حەتا دەیگەیاندە ماڵەوە نیوەی لێ دەڕژا ئەی بۆ لەشی من لێ ناڕژێ سبحان اللە فطرەتی ئینسان ئاوایە پیاوێکی وەکو دکتۆر عبدالکریم زێدان نووسەری کتێبی اصول الدعوە و الوجیز فی اصول الفقه و دەیان مجلدات کتێبی تر مامۆستایەکی زانکۆی هەرە بەناوبانگە دکتۆر عبدالکریم زێدان ئەڵێ پیاوێکی تەیارم بینی لە ئەوروپا کە بەشداری جەنگی جیهانی دووەمی کردبوو دوای ئەوەی کە مسلمان بوو لێم پرسی هۆکاری مسلمان بوونەکەت چییە وتی دکتۆر من بەوە مسلمان بووم سی ساڵ تەمەنم بوو لەو سی ساڵەدا من ناوی خواشم نەبیست بوو چونکە لە ماڵێکی ملحیدا لەدایک بوو بووم باوکو دایکم هەر ئەسڵەن ناندەزانی خوا چییە دین چییە مادە پەرستی سرف مادی بوون کە کۆلێجی سەربازی بەشی تەیارم ئامادە کرد تەواو کرد ڕۆژێکیان فڕۆکەم پێ بوو لە کاتێکا کە فڕۆکەکەم سەرکەوتم هیچ عەیبی نەبوو لە گەڕانەوەمدا هەستم کرد خەلەل لە مەکینەی فڕۆکەکەما دروست بووە مەکینەی دووەم بەکارهێنا هیچ سوودی نەبوو دڵنیا بووم کە ژیانم کۆتایی پێ هاتووە دوا لە حەزاتی ژیانمە و هیچ چارەسەرێکم نییە ئا لەو کاتەدا بەبێ ئەوەی کەوا بە خۆم بزانم من سی ساڵ تەمەنم بوو ئەو کاتە وەڵاهی نەمدەزانی ناوی خوا چییە یەکسەر هاوارێکم لێ بەرز بووتم یا ئەڵڵا بەڵێ دوای ئەوە هەستم کرد فڕۆکەکەم بەرەو ئارامی دەگەڕێتەوە زۆر بە سادەیی نیشتمەوانێ و ڕزگارم بوو لە مەرجێکی حەتمی دابەزیم و تارەکە سووتا تەقیەوە من ڕزگارم بوو بەڵام ئەوەی کە لە مێشکما جێگەی سەرنج بوو ئەوە بوو خوایە من نازانم خوا چییە نازانم پەروەردگار چییە بۆ ئەو هاوارە لە ناخمە هاواری کرد و لە دەممە هاتە دەرەوتم یا ئەڵڵا ئەڵە دوایی پرسیم ئەو ئەڵڵایە چییە وتیان ئەوە خوای ئەرز و ئاسمانەکانە ئەوە سەرەتا هیدایەتی من بوو کە بەرەو خوا هاتم و ئیمانم هێنا خوا نیشانمان دەدا لە فیتڕەتی تۆدا ها کامەی کە دەڵی زۆر زۆر بێدینە وەڵی کەتینی بۆ لێ هاواری خوا دەکا دەڵێ یا ئەڵڵا ئەمە پەروەردگار لە فیتڕەتی خۆمانە نیشانمان دەدا پاشان بەڕێزان لەو دووروبەرەی لەو کەونەی کە تیا دەژین هەر ئەو ژینگەی کە تیا دەژی خوا نمونەمان نیشان دەدا کە ئەمەرز و ئاسمانە ئەڵڵا بەڕێوەی دەبا ئەی بێ دینەکان ئیتر بۆ ورد نابنەوە بۆ ورد نابنەوە دڕندەیەک بەزەیی بە بەچکەی بەرامبەرەکە دێتەوە ئەویان ناخوا و زەفەری پێ ناهێنێ و لە ناوی نابا لە کەناڵێکی ئاسمانیدا بە ناوی ناشیونال جۆگرافی لە سی پێنجی دوو هەزار و یانزە نیشانیدا لەو کەناڵە ناشیونال جۆگرافی پڵنگێکی نیشاندا پڵنگێک بەچکەی کردبوو زۆریش برسی بوو نەیەزانی چی دەرخواردی خۆی و بەچکەکانیدا کامیراکە ئاوا مراقبەیە کرد سبحان الله لەو کاتەدا مەیمونێکی بینی مەیمون زۆر دارەوانە زۆر بە ناڕەحەت دەستگیر دەکرێت چونکە پڵنگ ناتوانێت بچێتە سەر دارەکان ئەو بۆ بەرزترین لوتکە دەڕوا پەلاماری ئەو مەیمونەی دا و دەستی بەسەر مەیمونەکەدا گرت و خنکاندی کامیرامانەکەش پێی سەیر بوو چۆن ئەو مەیمونەی بۆ ڕاو کرا ڕای کێشا بەرەو شوێنەکەی خۆی بەرەو بەچکەکانی بەرە بیخۆن خۆی و بەچکەکانی پێ تێر کا، لەو کاتەیا مەیموونەکە بەچکەیەکی لێ هاتە دەرەوە. ئەمجا مەعلووم بوو کە ئەم مەیموونە لە سەرو حەددی لە دایک بوونی بەچکەیەکایە، بۆیە ئاوا هێز و گوڕی لێ بڕا و ئەم پڵنگە توانیویەتی بیگە بیگرێ. هێنایەوە و مەیموونەکەیان پارچە پارچە کرد و خۆی بەچکەکانی خواردیان. بەڵام سبحان اللە یەکسەر گەڕایەوە بۆ لای بەچکەکەی. ئەوانەی کە مقاب بەرنامەکەیان دەکرد وایان زانی یەکسەر بەچکە مەیمونەکەش بۆ بەچکەکانی دێنێ بەڵام نا بە پێچەوانەوە بە زمان بەچکە مەیمونەکەی لستەوە خستیە باوەشیەوە هێنای بۆ لای مەمکەکانی وەکو بەچکەکانی خۆی شیری دایە چەند مانگ مراقبەی ئا ئەو شوێنیان کرد بە کامیرە حتا بەچکە مەمونەکە گەورە بوو دواتر هەموو ڕۆژە پڵنگەکە دەیبر بۆ لای دار و نیشانی مەمونیەدا دەیوه بەدارەکە هەڵگەڕێت تۆ بەچکە پڵنگ نی تۆ بەچکە مەیموونی بگەڕێوە سەر ئەسڵەکەی خۆت بە شیرەکەی خۆی لەگەڵ بەچکەکانی خۆی سبحان الله بەخێوی کرد ئاو دیمەنەم بینی لە سی پێنجی دوو هەزار و یانزەدا باشە هەت ئەو پڵنگە چ عقڵیەتێکەیە ئەوەی کە دایکەکەی لە ناو بەرخۆ ئەم بەچکە ناسکەش بۆ لە ناو نابا بیکا بە ژەمێک خۆراک پەروەردگاری ئەرزوو ئاسمانەکان دەیخاتە دڵیەوە کە دەبێ ئەمە لە ناو نەچێ ئەوە بەچکەیەکی بێتاوانە وەکو بەچکەی خۆت وەریگرە ئەگەر ئەمە لە وڵاتاندا بوو لە کەلار لە کەلاری خۆمان لە مەنتیقەی گەرمیانە یەکێ لە تەلەفیزۆنەکان نیشانی دا گوێدرێژێک لە کاتی پەڕینەوەی لە جادەیەکە ئۆتۆمبیلێک لێدا بوو کوشتبووی بەچکەیەکی تازە جاشولکەیەکی تازە لە دایک بووی بەجێهێشت بوو دێڵەسەگێکیش ترەکی بوو چەند بێچۆسەگی هەبوو لەژێر پردێکا بوو ئەم سەگا بەدوی ئەو جاشکە کەرا ڕۆژ ئاوا کامیرەکە ئەویشی دەگەرەوە لە کەلارا ڕوویدا و خەڵکی و منتیقە ڕەمێ زۆربیان بینی بێتیان ئەڕۆی حەتا جاشکەکەرەکەی هێنا خۆی بۆ پاڵ دەخست بۆەوەی لە گوانەکانی ئەو سەگا و جاشکەکەرە شیر بمژێ سبحان الله ئاوەشم بە چاوی خۆم بینی پەروەردەی کرد گەورەی کرد لەگەڵ بەچکەکانی خۆی ئەو سەگا خۆی بۆ پاڵ ئەخست تێر شیری دەکرد دوای بە دویەکەوت یاری لەگەڵ دەکرد بۆی بێتاقەتی دەرکا پەروەردگار نەبێ سەگێکی دڕندەی خاوەن بەچکە جاشکەکەرێک بەخێو دەکا بەڕێزان نەخێر ئەمە هەموو بەڵگەی بەرچاوڕوونی خۆتن کە ئەیان بینی ئا ئەم پەروەردگارە ئەرز و ئاسمانەکان بەڕێوە دەبا باشە بۆ خالیقەکە نابینین جمعی ڕابردوو زۆرمان لەسەرەوە قسە کرد ئەمڕۆش ئەوە دەڵێن چاوی ئێمە ناتوانێت زۆر شت ببینێ بەڵام مانای ئەوە نییە ئەوەی کە نەتبینی نەبێ چونکە ئەوە ئەو پەڕی نەزانینە کەسێ بڵێ ئەوەی بە چاوی خۆم نەمبینیوە نییە بۆ نمونە ڕوح لە لاشەی ئینسانە کۆمەڵە ملحد لە ئیمام ئەبو حەنیفەیان پرسی ئەی ئیمام تۆ دەڵێ من یەکتا پەرستم وتی بەڵێ الحەمدلله وتیان باشە ئەی ئیمام خوا ڕەقە وەکو ئاسن یان شلە وەکو ئاو یان غازە وەکو هەڵم چونکە مادە سێ دۆخی هەیە ڕەقی هەیە شلی هەیە گازی هەیە لە زانستی فیزیادا باشە خوای تۆ کامیانە فەرمووی من پرسیارێک لە ئێوە دەکەم دواتر دەبێتە وڵامی ئەو پرسیارەی خۆتان وتیان فەرموو وتی لای نەخۆشێک دانیشتون کاتێک کە ڕوحی دەرەچێ وتیان بەڵێ وتی دەستی چاوی قاچی لێ بۆوە لەو کاتەدا وتیان نەبەخوا وتی، ئەی چی بوو کەوا ئەم نەخۆشە مرد و ئەم جەستەیە بێ گیان بوو؟ وتیان، ڕوحی دەرچوو. وتی، ڕوح ڕەقە وەکو ئاسن، شلە وەکو ئاو، هەڵمە وەکو غاز، هیچتان بینی کە لە دەمی نەخۆشەکە بڕواتە دەرەوە؟ هیچتان بە چاو بینی؟ وتیان، نەوەڵڵا. وتی، دەی توخوا کەسێ نەتوانێ ڕوح ببینێ، ئەی خاوەنی ڕوحەکە چۆن دەبینێ؟ ئەمە قسەی ئیمام ئەبو حەنیفە بوو دوو سەد سێ سەد ساڵێک لە دوای پێغەمبەری خوا صلی سەلەم بەڵام ئەمڕۆ عیلم سبحان الله لە خزمەتی ئەو بەرنامەی ئیمام ئەبو حەنیفە و ئیسلامدایە لە بیست و شەشی مانجی دووی دوو هەزار و هەشت گۆڤاری دەیلی مەیل وتارێکی بڵاو کردەوە لە ژێر ناونیشانی لیڤ ستیل ئۆن بیگ سکرین ئەم ڕاپۆرتە هەواڵەی ئەو گۆڤاری دەیلی مەیلە دەڵێ لە بیست و شەش ی دووی دوو هەزار و هەشت دەرچووە گۆڤارە ئەڵێ زانانی زانکۆی ئەدنبەرە لە بەریتانیا بە سۆپەر کۆمپیوتەر واتە کۆمپیوتەری زۆر زەبەلاح کۆمپیوتەری زۆر بەهێز کە یەکێ لەو سۆپەر کۆمپیوتەرانە بایی 20 ملیۆن دۆلارە هەشت ساڵ لەلایەن کۆمەڵە پرۆفیسۆر و دکتۆرا و قوتابی ماستەرەوە هەشت ساڵی ڕێک دیراسەیان کرد لەسەر مرۆڤ بزانن ڕوحی چۆنە ڕوح دواتر ئەم ڕاپۆرتەیان داخست وتیان ڕەنجی هەشت ساڵمان بە فیڕۆ ڕۆی چونکە حیز سەرە و دەرێکمان لەوە نەکرد ڕوح چۆنە قل الروح من امر ربی نەگەڕانەوە بۆ خزمەت قورئان کە خوا بە یەک ئایەت ئەمەی سەلماندووە بڵێ، ڕۆح پەیوەندی بە پەروەردگارمەوە هەیە، وما اوتیتم من العلم الا قلیلا، ئەوەی مرۆڤ دەیزانێت شتێکی زۆر زۆر کەمە، هەموو زانستی دونیا تا قیامەت نازانێت ڕۆح چۆنە، هەشت ساڵ هاتنەوە سەر یەک ئایەتی قورئان نەیانزانی ڕۆح چۆنە، دە باشە کە تۆ نەتوانی ڕۆح ببینی ئەی مەعقولە داوا بکەی بڵێی خالقی ڕۆح دەبینم، منیش بە تۆ دەڵێم هەر وەختێ ڕۆحت نیشان دام پێت دەڵێم خواش چۆنە، لەبەر ئەوە تۆ سەیری ڕۆحەکە کە. گەشتیارێکی مولحید ئافرەتێک سەردانی وڵاتی لوبنانی کرد لوبنان شوێنێکی سیاحیە و لە جیهانەوە خەڵک بۆی دێ مێردەکەشی لەگەڵا بوو ئەو ئافرەتە خۆ بە زلزانە خۆ بە مسەقەف و ڕۆشنبیرزانە عینەکێکی ڕەش لە چاوە لەو کاتەدا کە لە ناو پارکێکی گەورە و زۆر سەرنجڕاکێشی جوانە پیاسەی دەکرد لەگەڵ هاوسەرەکەیا سەیری کرد پیاوێکی ڕیش سپی معمم مێزەر سپی کۆمەڵە تەلەبە لە دەوریا دانیشتون دیارەویش مامۆستای زانکۆ بووە محازەرەیەکیان بۆ دەدا لێیان نزیک بووەوە گوێی لێ بوو باسی خوا دەکا وتی مامۆستا تکایە منیش بۆم هەیە پرسیارێکت لێ بکەم وتی فەرموو زۆر ئاساییە وتی ئەو محازەرەی تۆ ئەبیستم باسی وشەی ئەڵڵا دەکەی باشی خوا دەکەی باشە من کە من کەسێکم مولحیدم بڕوام بەو پەروەردگارەی تۆ نییە یەک پرسیار لێ دەکەم مامۆستا بەس بتوانی وڵامی ئەو پرسیارم دەیەوە ئیمان بەو خوایت دێنم کە تۆ بڕوات پێیەتی مامۆستاکە وتی بپرسە بە جوانی بپرسە وتی ئەو خوایت تۆ چەند مەتر باڵای بەرزە و چەند پانە و دەست و چاوی چۆنە وتی منیش یەک پرسیار لە تۆ دەکەم کە وڵامی ئەو پرسیارت دەداتەوە ها هەمان تەمسیلی مامە بۆ حەنیفە وتی تۆ ئەو مێردەی خۆتت خۆش دەوێ؟ دەستی لەناو دەستیا بوو وتی بەڵێ زۆر زۆریشم خۆش دەوێ وتی ڕادەی خۆشەویستیەکە زۆرە وتی بێ ئەنداز زۆرە بە عەشق و خۆشەویستیەوەشم پێکردووە وتی دە تخوا تۆش پێم بڵێ ئەو خۆشەویستی کە تۆ بۆ مێردەکەت هەتە باڵای چەند بەرزە و چەند مەتر پانە و دەست و قاتی چۆنە وتی مامۆستا خۆشەویستی شتێک نییە بە باڵا و بە مەتر و ئەوانە پێورێ بە کیلۆ و بە وەزن خۆشەویستی شتێکی پەنهانە ناتوانرێ بە مقیاسی بەشەری حیسابی بۆ بکرێ وتی دەی باشە خۆشەویستیە کە خوا دەیخاتە نێو دڵەکانەوە عەقڵی مرۆڤ نەتوانێت نە بە وەزن نە بە بینین نە بە مەتر نە بە کیلۆ بیپێوێ ئەی باشە معقولە خالقی ئەو خۆشەویستیە تۆ بتەوێ بە مەتر بۆت حیساب بکەم سبحان الله ئەو ئافرەتەم بیری کردەوە ژمارە تەلەفۆنی ئەو مامۆستای وەرگرت دوای ساڵێک ئیمانی هێنا بەخوای تاکو تەنها دەنگیشی نییە، بەڵام بە چی هەستی پێ دەکەم کە شەپۆلەکە هەیە؟ بەوەی کە گوێم لە جەرەسەکەیە. تەنانەت ئەگەر مۆبایلەکەت سامت بێ گوێشت لە هیچ نییە، بەڵام ڕادیۆیەکت لە تەنیشتەوە بێ، ڕادیۆکە دەست دەکات بە هاڕەهاڕ و سەوتێکی لێ بەرز دەبێتەوە، پێت دەڵێت شەپۆلێک بۆ مۆبایلەکەت هات. دەی باشە کەس هەیە بزانێ ئەم شەپۆلە چۆنە؟ نەخێر، بەڵام ئاسەوارەکانی دەبینی، خواش دەفەرمێ ئاسەوارەکانی پەروەردگار ببینن، فانظر الی آثار رحمة اللە، ئەی ئینسان خۆت سەرگەردان مەکە بڵێی دەبێ خوا چۆن بێت، سەیری شوێنەواری قودرەت و دەسەڵاتی پەروەردگار بکە، تۆی مرۆڤ ناتوانی بە قەبارە خوای پەروەردگار ببینی، بۆ؟ چونکە ئەگەر بیر لە قەبارە و گەورەیی بکەیەوە لە ئەنجاما مێشکت دەوەستێ. حەز دەکەم ئا ئەم نموونانە ئەمانە نموونەی واقعی و بەرچاون بۆ هەر یەکێک لە ئێمە. بە تایبەت خوێندکارەکانمان لە مەعهەدەکان، لە زانکۆکان ئەمە بابەتی ڕۆژانەیە خەڵک لەبەری سەری پرسیار دەکا. مێشوولەمان هەیە، مێشوولە بچووکە لە چاو مێروولەیەکی گەورەدا، بەڵام مێروولەش لە چاو مارا زۆر بچووکترە، ئەی مار لە چاو مرۆڤە ئەویش هەر زۆر بچووکترە، ئەی مرۆڤ لە چاو فیلە، ئەی فیل لە چاو شاخە ئەوە هەر زۆر بچووکترە، بەڵام شاخیش لە چاو بەحرا هەر زۆر بچووکە، چونکە بەحرەکە مووی دایەپۆشێ، ئەی بەحر لە چاو زەریادا چەند بچووکە هەر زۆر، ئەی زەریا لە چاو زەویدا ئەویش هەر زۆر بچووکە، ئەی زەوی بەو هەموو گەورەیی خۆیەوە لە چاو خۆرە ئازانی چەند بچووکە، ئەو خۆرەی بە سەر سەرمانەوە ئەو ڕووناکیەمان دەداتێ ملیارێک و سێ سەد ملیۆن جار لەم زەویە گەورەترە سبحان اللە ملیۆنێک و سێ سەد هەزار جار ملیۆنێک و سێ سەد هەزار جار ئەو ڕۆژە لەم زەویە گەورەترە کەواتە زەوی هەر هیچ نییە لە چاو خۆرە ئەو خۆرە سەرنجی بدەن لە یەک چرکەدا هەر ئەوەندەی کە ڵی یەک یعنی ستانیە ژمێرەکە لادا لە سەعاتە سانیەژمێر و دەقەژمێرمان هەیە، ئەڵێم سانیەژمێرەکەی. لە سانیەژمێرە، لە چرکەژمێرە شەش سەد و شانزە ملیۆن تەنی هایدرۆجین دەسووتێ، دەگۆڕێ بۆ شەش سەد و دوازدە ملیۆن تەن غازی هێلیۆم. واتە لە هەر چرکەیەکا چوار ملیۆن تەن ئەم خوارە لێی دەبێتەوە. سبحان اللە بە ملیار ساڵە ئەم خۆڵە ئەم خۆرە کولی چرکەیەک چوار ملیۆن تەنی لەناو دەچێت کەچی هێستا علەماکان دەڵێن هێستا ڕۆژ لە تەمەنی گەنجیدایە هێشتا پیر نەبووە یعنی خۆر ئەوەندە گەورەیە لە کردارێکا کە پێی دەڵێن لە فیزیادا ناوکەیەک بوون ئەم مادانە دەگۆڕێ بۆ سێ شت بۆ ڕووناکی بۆ گەرمی بۆ وزە لەو ڕووناکی و گەرمی وزەیە کە لە خۆرەوە دێ بۆ سەر زەوی دوو ملیۆن بەشە یەک بەشی بەر ئێمە دەکەوێت سبحان الله دوو ملیۆن پلەی گەرمی یەک دانەی بەر هەموو سەر زەوی کەوتووە کەچی واش دەڵێ بەخوا زۆرم گەرمایە خۆ ئەگە دوو بووایە هەمووان دەسووتان سبحان اللە ئەوەندە خۆر گەورەیە. دەی خۆر بەم هەموو گەورەیەوە یەک ئەستێرەی بچکۆلەیە لە ڕێگای کاکێشان کە زاناکان لە دوو هەزار و یانزە وتیان ئەوەی بۆمان دەرکەوتووە دوو سەد و پەنجا ملیار ئەستێرەی وەکو خۆری تێدایە سبحان اللە ها خەریکە لە قورس دەبێ زەوی هەر زۆر پچکۆلەی لە چاو خۆرە، خۆر بۆ خۆی یەک ئەستێرەی پچکۆلەیە لە هێڵێکی کاکێشاندا کە پێڵێن هێڵی کاکێشان وەکو وردەکا دەیبینی بە ئاسمانەوە دوو سەد و پەنجا ملیار ئەستێرەی وەکو خۆری تێدایە ئەمجا دوو سەد ملیار هێڵی کاکێشانی تر لە زەر... لە مەجەڕاتی تر لە کەونا هەیە ئەمە هەر هەمووشی لە ئاسمانی یەکەمدا والله رسول الله فەرمووی ئاسمانی یەکەم بەقەدەر ئەڵقەیەکە کە لە پەنجەتانی دەکەن لەسەر ئەم زەویە فڕێدەی بەقەدەر ئەو ئەڵقەیە لە چاو ئاسمانی دووەمە جا تۆ ناتوانی بیر لەمە بکەیەوە ئەمەت بەلاوە قورسە ئەی چۆن بیر لە گەورەی خالقی ئەرز و ئاسمانەکان دەتەوێ بکەیەوە و بڵێی خوا قەبارەی چۆنە خۆشەویستانم بیر لە گەورەی و دەسەڵاتی پەروەردگار بکەوە کە بە ملیۆن خانە لە لەشتایە و هەر یەکە شوێنی خۆی گرتووە ئەوەی چاوت ناچێ بۆ دڵت ئەوەی دڵت ناچێ بۆ دەستت هەر خانەیە لە شوێنی خۆیە ئەی بیر ناکەیتەوە کە ئەم زەویەی تۆ لەسەری جێگیری ها یەک لەرزینەوەیەکمان لە ژێرانیە دە وەڵاهی لە هەموو سەعاتێکا سەد و هەشت هەزار کیلۆمەتر ئەم عەرزە بە دەوری خۆیا دەسوڕێتەوە یەک لەحزە نیە ئەم سەر زەوی کە ئێمە لەسەر نین یەقینتان هەبێ ئەمە عیلمە هیچ کەسێ هەیە بڵێ وانیە لە کولی چرکەیەکا سی کیلۆمەتر دەسوڕێتەوە ئەم زەوێ ئاوا تۆپێکە دەسوڕێتەوە، بە خولگەی خۆیا دەسوڕێتەوە، لە سەعاتێکا سەد و هەشت هەزار کیلۆمەتر دەسوڕێتەوە، کەس هیچ چڵە گیایەک نادەرێتەوە، بۆ هەستی پێ ناکەی، بۆ بیناکە ناڕوخێ، خوا بەرگێکی هەوایی هێزی کێشندەی بە دەوری زەویا کردووە کە ناهێڵێ تۆ هەست بەم جوڵانەوەیە بکەی، دەی باشە بۆ ئەمە ئەمە تۆ بڵێی لە خۆوە ببێ؟ بۆیە دەچمە خزمەت پیرەمێردی شاعیر و ئەو دوو سێ کۆپلە شیعرەی وەردەگرم کە دەفەرمێ، خوایە ئەوانەی کە بێ باوەڕن، هیچیان نەدیوە وا هەڵەوەڕن، ئەگینا سەیری باخێکی گوڵ کەن، تەماشایەکی بە عەقڵ و دڵ کەن، ئەم ئاسمانە کە بێ ستوونە، بۆ کردەوەی تۆ بوو بە نموونە، چەرخی مەکینەی ئەمڕۆژ و شەوە، بێ هەڵم و بەنزین دەسووڕێتەوە، چەوری پێ ناوێ هیچ ژەنگ ناگرێ لێک هەڵناوەشێ دەستی تێ نابرێ ئاش بێ ئاژوەستا ناسووڕێتەوە جووت بێ جووتیار ناگەڕێتەوە هەزار گا جووت بەرەڵای ئا ئەو کێوە کە بەخوا جووتێ یارێکی لەگەڵ نەبێت دوو خەت جووت ناکا واللهی ئاشێک تەنەکەیە گەنم لێ ناکا ئاژوەستایەک نەبێ ئەی ئەم مەکینەی ئاسمان و زەویە نە چەور دەکرێ و نە بۆڵبەرینی دەشکێ و نە لە جووڵە دەکەوێ و نە وەستا و فیتەری دەوێ تۆ بڵێ ئەڵڵا بەڕێوەی نەبا بەخوا ئەوانە زۆر هەڵەوەڕن کە بەرامبەر بە پەروەردگاری ئەرز و ئاسمان قسە دەکەن لەبەرەوە ئەمە پێنج جومعەیە ئێمە لەسەر ئەمە قسە دەکەین کاتی جومعە تەواو بوو ناتوانم زیاتر قسە بکەم لەبەر ئەوەی کە جەنابیشتان مرۆڤیش گوێبیستی وتار لە سنوورێکا بوەستێ ئەینا چەندین جومعەی تر قسە بکەم لەسەر ئەم بابەتە هێشتا زۆری ماوە بەڵام ئیکتیفا دەکەم بەم پێنج وتارە چونکە بابەتی تری ڕۆژانە زۆرە ئەمە پێنج جومعە بوو ئێمە لە خزمەت پەروەردگارا بووین لێت دەپاڕێمەوە یا ئەڵڵا ئەو قسانەی کردمان لە تای تەرازووی قیامەتمانە جێگا بگرێ یا ڕەبی خوا هەر کەسێک گوێبیستی یەک وشە بووە لە بابەتەکانی ئەم زنجیرە باسە بۆی بخایە تای تەرازووی خێریەوە یا ربی خوای پەروەردگار بەم وشانە کە لەم زنجیرە پێنج ئەڵقەیەدا لەبارەی تۆوە قسەمان کرد یا ربی ئیمانمان زیاد کەی خوایە ئیمانمان زیاد کەی خوایە لەو شتانە بمان پارێزی کە پەنا بە خوای پەروەردگار ئیمانی ئینسان لەق دەکا خوایە بمان پارێزی لە هەموو شیکێک لە هەموو گومانێک لە هەموو شیرکێک لە هەموو نیفاقێک لە هەموو سوئی ئەخلاقێک یا اللە یا خالقی ئەرز و ئاسمانەکان کە هەموو شتێ لە لای تۆ کون فەیەکونێکە یا ربی خوا شیفا بۆ نەخۆشەکان بنێری یا ربی خوا شیفا بۆ نەخۆشەکان بنێری یا الله یا شافی شیفا بۆ نەخۆشەکان بنێری ئەی ئەو پەروەردگارێک کە خەزێنەکانی ئەرز و ئاسمان هەمووی هی تۆیە و هیچ کەس خاوەنی هیچ نییە دەرگای رزق لەو کەسانە بکەیەوە کە دەستکورتن یا ربی خوا دەرگا لەو کەسانە بکەیەوە کە دەستکورتن کە قەرزارن کە نەدارن لە محتاج رزگاریان کە یا الله